وەکو بیرخستنەوەیەک لە بۆ بەرنامەی پێشوو لە ئەلقەی پێشوو باسی ئەومان کرد کە خی گەورە کەلیمەی کتاب زۆر جا لە قورآان باز دەکات بە منە چەندین شێوە بە چەندین مانە هاتووە هەروە وشەی ئومل کتابیشمان باس کرد کاتێک کە باسی کتاب دەکەین کتاب وشەیەکی گشتگیرە مەبەستی ئەوەیە خوای گەورە ئەو هەموو ڕووداو و پێشهاتانەی کە لەسەر ڕووی زەوی و لە هەموو دنیا لە هەموو بوونەوە ڕوودەداتن و چی داتا و مەعلوومات و زانیاری و ڕووداو هەیە لەم بوونەوەرە لەو کتابی خوای گەورە مەوجودە خوای گەورەش بەهۆی ئەوەی کە ئینسانەکان ئاگادار بکاتەوە بە بەردەوامی قورآن کتاب دادەبەزێنی لە بۆ بەندەکانی لە بۆ ئەوی ڕێگای ڕاست بدۆزنەوە کاتێکیش کە خوای گەورە جەعلێکی ئەو کتابە دەکات و دەیگۆڕی لە بۆ زمانێکی ئەو قەومە تاوەکو ئەو ملەتە لێی حاڵی بن و تێی بگەن بۆیە لە هەر شوێنێک کە خوای گەورە باسی ئینزال یان کەلیمەی ئەنزەلە یونەزیل و ئەنزەلنا باسی ئەو کتابە دەکا بە وشانە مەبەستی ئەو قورآانە پیرۆزەیە کە لە بەردەستی ئێمە و ئێوەی بەڕێزدایە تاوەکو لی وردبینەوە تێ بگەین لەبەرەوەی قورآانی پیرۆز هەر لە بۆ خوێندنەوە نییە هەروەکو باسماکە لە چۆن تێیبگەین؟ ئایا ئەو ئامرازانە چییە کە پێویستە لە بۆ مرۆڤەکان بەکاری بین تاوەکو لەو قورآانە پیرۆزە بگەن مامۆستای بەڕێز بەخێراتن دەکەین لە بۆ وەڵامدانەوەی ئەو پرسیارە چۆن قورآان تێبگەین ئەگەر وەڵامەکمان دێەوە بسم الله الرحمن الرحیم سەرەتا پێویستە هەموومان بزانین کە خودا سبحانە و تەعالا دوو شتی هەیە ئەویش خەلق و ئەمرە هەموو ئەو بوون و بوونەوەری کە هەیە کەخوا بە ئەمری خۆی هینایتە بوون خەلقی کردیە هەمووی خەلقی خوایە بەڵام تدبیری ئەمری بەسەردا دەکاتن واتە شتەگنی لە ناو خۆیدا ئەمری تدابیتن کە وەک خوا دەفەرمی ئینە ڕبکم الله الذي خلق السماوات والأرض یانی خوا هێزی سەمع و بەسەڕ و قەلب و جا بەجاریش کەلیمەی فوئادی لەبۆ بەکاردێ کە دوایی باسی دەکەین فەرق لە بەینی قەلب و فوئاد چیە ئەو سێ هێزەی دایەتی کە بتوانیتن ئەو سێ توانایەی پێ دایە ئەو سێ هێزەی پێ دایە کە بتوانیتن لەگەڵ ئەمری خوایی دا تەعامول بکەن یانی بتوانی ئەمری خوایی وەرگری ئەمری لە ئەمری خوایی تێبگاتن ئەمری خوایی جێ بەجێ بکاتن. کەواتە ئامرازی سەرەکی مرۆڤ، ئامرازی سەرەکی مرۆڤ کە هەیتی لە بۆ بەشی دووەم کە ئیش بکاتن کە ئیش بکاتن ئەوەیە سەم و بەسەڕ و قەلبی هەیە سەم و بەسەڕ و قەلبی هەیە یعنی هێزی بیستن و بینین و دڵ هیوادارم ینی جیاوازی بکرێت لە نێوان ئەوەی کە باسی چاو و گوێ و ئەو دڵە پارچە گۆشتە بیتن لێرەدا ئەو وشانە مەبەستەکە تێدا ئەوە نییە باسەکە باسی هێزی بیستنە نەک بە گوێ لێ بوون لە باتی وشەی ئوزن خۆگەر بە سەمعی سەمعی کردە کە دەرە بەسەر بەسەر ئەبسار باسەکە باسی بینینە نەک بەس بە بەرچاویدا بڕۆ شتەکە وێنەکە لە بەرچاوی بیتن ئینجا دڵیش ئەو سەرچاوەیە کە مرۆڤ دەتوانێت پێی بیر بکاتەوە لێکدانەوەی تێ بکاتن بتوانین لە شتەکان تێبگاتن بتوانانی علم پایەکە بە شتەکان بتانی قول بتەوە لە شتەکان تە دەبوو لە شتە بکان بەهێ بە توانای دڵ دەتوانانی ئەو شتەی بکاتن کە زۆرەکە لە ئاەتمان هەیە بەیانی ئەو حەقیقە دەکاتن لە بۆ نمونە ینی ئەو هێزەی کە خوا پێی دەک کە دڵە، بیر ناکەن و ورد نابنەوە لە شتەکان، و ئەو توانەی کە دەتوانن پێی ببینن، حەق پێ ببینن، حەق پێ ببیستن بە کار ناینن لە بەرهەندێ ڕووبەڕووی چارەنووسێکی خراپ دەبنەوە. ئیدەن ئەو بەشی دووەمی مرۆڤ، ونفخت فیه من روحی، بەو هێزەیە کە دەتوانی مرۆڤ، ئەو بەشەی خوایەی وەرگری ئینجا لێرەدا گرنگە ئاماژە بۆی بکەم ئەو پەیامانەی کە خوا لە بۆ ڕێنمایی مرۆڤ ڕەوانەی کردیە بە هەمان شێوە خوا وەسفی دەکات دەفەرمێ وەکەذلك ئەو حینا ئیلیکە ڕوحەن من ئەمرینە وەکەذلكە ئەو حینا ئیلیکە ڕوحەن من ئەمرینە کەواتە پەیامی خوایش ڕۆحەکە لە ئەمری خوای ڕۆحەکە لە ئەمری خوای ئینجا گەر هاتوو ئەو دووانە گەیشتنە یەک، ئەو دووانە گەیشتنە یەک، ئەوە ئەو کاتە ئەو مرۆڤە دەبتە ئەو مرۆڤە کە خوا هەڵی بژاردیە کردیتە سەروەری هەموو بنۆر، بەڵام ئەگەر بە پێچەوانەوە بوو وەک خوا دەفەرموێ، افلم یسیروا فی الارض فتکون لهم قلوب یعقلون بها او آذان یسمعون بها فانها لا تعمی الابصار ولکن تعمی القلوب التی فی الصدور. ئایا مرۆڤەکان بەسەر زەویدا ناڕۆن لە بۆی ئاياتی خوای ببینن تا خوای بناسن یا خود ئەوەیە بە دڵەکانیان بیر ناکەنەوە تەعقل ناکەن کە دڵ سەرچاوی تەعقل و تەفەقها بەکار نایەن بە جۆسکەکانیان نانێ ببیستن حقایقەکان ئەوە چا ئەوە بینینەکە نێ شوێر دەبیتن بەڵام ئەو دڵەیە کە لە سینجی مرۆڤە ئەو شێر دەبی کە ئەو شێر بوو ینی ڕاستیەکان وەک خۆی نابینیت سەلێ لە بەرەندی بە کورتەکەی ئەتا درێژە بە ئەو دوو بەشە ئەوی کە لە ناو ناخی مرۆڤە کە خوا دەفەرمێ نەفەخت فیه من ڕوحی وکەذلک اوحینا الیک ڕوحا من امرنا ئەو دووە بگەنە یەک ئەو دووە ئاوەزانی یەک بن ئەوجا ئەو مرۆڤە ئەو ڕێنمای ئەو هیدایەتەی بە تەواوی وەردەگری کە خوا لە بۆی ناردیە لەبەر هەندێ ئەگەر بمانەوێ ئەمە لە پەیامی خوای تێبگەین دەبی هێزی سەمع و بەسەڕ و قەلبمان بە ئیش بێخین بەو ڕێگای کە خوا بەیانی کردیە لە قورئان تاکو بتوانین پەیامی خوای وەک خۆی تێبگەین و وەک خۆی بڕوای پێ بکەین و وەک خۆی جێبەجێ بکەین. دەست خۆش مامۆستا کەواتە دەتوانین قسەکان لەوە کۆبکەینەوە کە مرۆڤ لە جەستە و ڕۆح پێکهاتیە. خوای گەورەش دوو شتی دروست کرد یەک کە خەلق و ئەمرە ئەو خەلق و ئەمرە متابقی ئەو جەستە و ئەو روحەیە کە خوای گەورە ئینسان لەسەر دروست کردیە ئەو ئینسانەش سێ ئالەتی ئامرازی گرنگی لەبەر دەستە کە سەمع و بەسەڕ و فوئادە ئەو سێ ئامرازەش ئەگەر بێت و بە تەواوی بە ئیشمان نەخست بە گەڕمان نەخست لە شوێنی خۆی بەکارمان نەینا وەکو پێویست ناتوانی ئەو بەرهەمە و ئەو ئینتازەی بدا کە مرۆڤ پێویستی پێیە لۆیە تەمەشا دەکەی زۆربەی خەڵک لەو سەردەمەی ئێستا مەژغولە یانی لە جەنجاڵیەکی زۆر دایە لەو سەردەمە ئەو ئالەتانە ناتوانانی ئەو ئامرازانەی وەکو پێویست بەکاربینی جێمان هەیە بەڵام جێیەکان بە باشی بەکاری ناینین چاومان هەیە بەڵام هەر ئەو شتانە کە عابر سەبیل بەبەر چاومان دەکەوی نەک تێڕامان و تێفکرین و عەمەلیەکی فکری لەگەر ئەنجام بدەین یانی خوای گەورە مەبەستی ئەوەیە کەو ئامرازانم پێدایە کە جێم پێداینە بەباشی جێ بگری لە لە لەو شتانەی کە خوای گەورە دروستی کردیە لەو ئایەتانی کە خوای گەورە نازلی کردیە چاویش بە هەمان شێوە لۆی عەمەلیەی فکری و تەعەموق و تەدەبور و تەفەکور ئەو شتانەی لەگەڵ بی و تەعەقولی تێدابی تاوەکو دڵیش یانی ئامادە باشی تێدا دروست بیتن و لۆ وەرگرتنی ئەو پەیامە کەواتە دەتوانین بلێن ئەو ئامرازانە تاکە ئامرازێکن لە بۆ ئەوەی کە فەرمایشتەکانی خوا وەربگریتن و لۆیە ئینسانێکی هاوسەنگ و دروست دەربچیتن لەو سەردەمە؟ بەل لێرە پرسیارەشتر دەکەین ئایا لە کوێ و دەست پێ بکەین مامۆستا؟ بێگومان ئەو پرسیارەشی گرنگە زۆرەک لە زانایان لە بیرمەندانی مسلمانان لەو باسی قسەیان کردیا ستر باسەکەمان ئەوە نیە بێن باسی بۆچوونەکانی ئەوان بکەین بەڵام ئەوەی تر کە ئەمە خۆمان دێین لێرەدا باسی لێ دەکەین. هەر وەک ڕوونکردنە مامۆستا ئیستا زۆر کەسێ مەسەلەن ئیستا ئەو قورئانەی لە بەردەستمانە لە سوڕەتی بەقەرە لە سوڕەتی فاتیحە تا سوڕەتی ناس هەیە ئارا ی تر هەیە کە لە سوڕەتی ئیقرا وە دەست پێ بکەی کە یەکەم سوڕەت بووە لەسەر پێغەمبەر ساڵ سەلەم نازل بووە ئارا ی تر هەیە کە مەسەلەن سوڕەتە مەکیەکان یەکەم جار بخینرێتەوە تێ بگەندرێ و ئیشی پێ بکرێت پاشان سوڕەتە مەدەنیەکان یعنی لێرە ئەو چۆن ئەو ئیشکالێتانە چ مەنهەجێکی وا هەیە کە بتوانین دەست پێ بکەین و تاوەکو لە قورآن زیاتر حاڵی بین تێ بگەین سەرەتا بە شێوەشی مەبدەی قسە لە مۆزعەکەی دەکەین دوای هەوڵدەین بە تەفسیری بەجێری کات باسی لێ بکەین بێگومان ئێستا قورآن هەمووی ئەوەی کە لە ئوم الکتاب دایە لەبەر دەستی ئێمەیە بە هەموو کەلیماتەکانی بە هەموو موفڕەدەکانی بە هەموو دەستەوەژەکانی کە خۆی هەیە بە زمانەشیشدا دابەزیە کە زمانی مرۆڤە مرۆڤ پێشترێ گفتوگۆ ئاخافتنی پێکردە لە بۆ تێگەیشتن ئەمە پێویستمان بە هەموو قورآانە چونکە وەک باسمان کرد ئەوە زمانە ڕەجی زمانەکەی ڕەجی هەر وشەک لە زمان وەردەگرین ئەوەی تر هەر دەستەواژە خوا بەخۆی واتای دایتێ چونکە لە ئەلقەی پێشترش ئاماژەم بەوەی کرد بەڵێ قورآن ڕاستە بە زمانە دیاریکراو دابەزیێ بەڵام فەرهەنگەشی نوێی لە ناوخۆیدا هەڵگرتە فەرهەنگەشی نوێی ناوخۆیدا هەڵگرتە چونکە پەیامی خوای هەڵگری فەرمایشتی خوایە لەبەرندێ خوا وەک برێی فووی بەبەر دەستەواژە وشەکاندا کردیە وتە ڕۆحک لە ئەمری خوای دەبی لەسەر ئەو بنەمایە بێین ئەمە هەموو دەستەواژەکان هەموو وشەکان ڕەگەکەی لە زمان وەگرین دوایە بێین هەمووی کۆکەینەوە بە سیاقاتی خۆی لە قورئانی هەتا بزانین ئەوە چ واتا و ناوەڕۆکێکمان پێ دەبەخشیتن نەک هەر یەکەمە لە بەگوێرەی تێگەیشتنی خۆ بە جێرەی لێکدانی خۆی بێ واتا و ناوەڕۆکەشی لە بۆ دروست کە یا لە شوێنیش تر وەریگرتن دایبەزێنتە سەر قورئان کە بەداخەوە هەڵەشی زۆر لەو شتانە دروست بە لە کۆن و لە نوێ ئەوە خاڵی یەکەمە لە بۆ ئەوەی کەوا بێگومان گەڕانەوە سەر ئەسلی وشەکە ئەسلی وشەکەی پاشان خۆی لەسەر مانایەکی بەخشیە لەو سەردەمە ئێستا پاشانیش بین لە کۆی قورآن لە کۆی قورآن خواچ محتەوا و ناوەڕۆ کەشی دایتە ئەو کەلیمەی ئەمە ئەوەی وەگری یانی. دەتوانین بلێن هەر کەلیمەیەک ئەگەر بە دوایدا بگەڕێین و کۆی بکەینەوە مانایەکەمان دەست دەکەوی لە خودی قورئان. بە دڵنیاییەوە بە دڵنیاییەوە ئەو دەستەواژانەی کە هەڵگری ئەو پرس و بابەتە گرنگانەن کە خوا دەیەتن ڕێنمایی مرۆڤیان پێ بکاتن خوا ئاوای بە جێ نەهێشتیە. بەڵێ لە باش لە چەندەها شوێن بەکاری هینا لە کۆتایەکەی ئەو واتە و ناوەڕۆکە دەداتێک کە ئەو خۆی مەبەستی تێدا هەیە کە بیگەینی بە مرۆڤ بەڵام ئەوە چی دەوێتن ئەوەیە کە دوای گەرخوا ئەمریدا باسی ئەو منهجێتە دەکەین کە چۆن تەعامل لەگە قۆران کرێ چۆن ئەمە بتوانین ئەو کەلیمان کۆکەینەوە لە معناەکەی تێبگەین بەڵام بەو منهجێت کە قورآان دیاریکە دیا نەک بە منهجێتێکی ترکە لە دەرێ ئەمە بهینێ ئەوە خاڵی یەکەمە خاڵی دووەم بێگومان دەبی ئەوەی بزانین کە خدا سبحانەوە تەعالا یەک لەو سنەتانەی کە هەیتی چ لە ڕووی خەڵکی چ لە ڕووی ئەمری هەموو شتەکان بە قۆناغ پێدەگەن بۆ نمنە مرۆڤ کە لە دایک دەبیتن ناتوانی ئەو ئیشانی کە پێویست پێ خۆی ئەنجامیدا و ئوردە وردە وردە وردا بە ڕاهێنان و بە یانی ئەو پەیامە کە لە بۆ مەناتێ پەیامەکانیش جیا کرای تۆ لە ئوم ملکیتاب بە پارچە پەرچەی دابەزیە لە بۆ سەر زەوی لە بەرەندی وە فەرقناه و وە فەرقناه یعنی پار پاشان گرنگە ئەوەی بزانین لە هەر شوێنە خوا نەزەلە لەبەرەندی ئەوان وتیان لەبەر چ قورآن بێک جاری دانابەزی خوا لە وەڵام دەفەرمووی لە بۆ ئەوەی ئەوە ئەو واتانە ئەو معانیانە کە ئەو ئاەتانە نکتە جێژیر بکرێتن لەسەر دڵی تو هەروەها لە بەڕێک و پێ ڕەتتە لە یۆن لە نەسەقیاتیانی بە هەماهەنگی بە گونجاوی بەڕێک و پێچی بگاتە ئەو مرۆڤەی نەک هەر هالا بەیەک جاری بگاتن لەبەر هەندێ بێگومان قورآن بەش بەشە بە بەش بەشی هاتیە مرۆڤەکان هەموو سەردەمەک پێویستیان بەوەی هەیە بە قۆناغ بەندی دا بڕۆن کەواتە دیسان دێنەوە سەر ئەو خاڵەی کە باست کرد یەکەم جار خەلق و ئەمر مادەم خوای گەورە خەلق و ئەمری هەیە ئینسانیشی بە مەراحل دروست کردیە چۆن لە ڕووی جەسەدیەوە خوای گەورە چەندین قۆناغ چەندین قۆناغ ئینسانی دروست کردی هەر لە ناو جیدایچیەوە دوایە کە لە جیداچی دێتە دەر و قۆناغەکانی تر هەتا پیر دەبی و دەمری بە هەمە یان لە ڕووی جەسەدیەوە ئەو هەموو قۆناغە دەبڕی بە هەما شێوە لە ڕووی ئیمانیەوە لە ڕووی ڕوحەکە لانە ڕۆحیەکەوە لە ڕووی پێگەیاندنی خۆیەوە تاوەکو پێ بگاتن و بگاتەوە ئاستێک کە خوا مەبەستیتی پێویستی بە تەدەڕج و ئەوەیە لۆیە قورآانیش بە هەمان شێوە بەو شێوە دابەزیە کەواتە لێرە پرسیارشت دێتە پێشەوە ئایا من هەزێکی دیاری کراو هەیە بۆ تێگەیشتن لەو قورآانە تاوەکو بۆ شێوەیە ینی بەو قۆناغبندی ئەمە تێپەڕین و سوود لە قورآان وەربگرین بێگومان لێرەدا ئەوە خاڵە گرنگە بزانین قورآن کە پەیامی خویە هەڵگری ئەو واتا و ئەو مەعانیانەیە، ئەو ڕیسالەیە کە خوا دەیەوێتن بیگەینی بە مرۆڤ لەبۆیی ڕێنمای بکا. لە هەمان کاتیشدا کۆمەڵەک بڕگە و بەندی لە ناو ئەو پەیامەی خۆیدانایە لەبۆ ئەوەی ڕێنمایمان بکا چن چۆن لە لە پەیامەکەی خوای تێبگەین چۆن لەو وشە و دەستەواژانە تێبگەین کە خوا لە بۆ مرۆڤی ڕەوانە کردیە لەبەر هەندێک خوا دەفەرمێ شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى بەڵێ قورآن دابەزیە هیدایەتە لە بۆ خەڵک لە هەمان کاتە بەینات بڕگەی بەین و ڕۆشنی تێدا لە بۆەوەی کە لەو هیدایەتی دێبگەن ئەو هیدایەتە چۆنە چۆن نییە لەبەرهەندێ خوا سبحانە وتعالی قورآانی ئاوا بەجی نێشتێ هەر کەسە بۆ خۆی بێتن کۆمەڵک ئوسول و قەواعددا بنێتن لەسەر ئەو ئەساسی لە قورآان تێ بکە لە بەرەندە لێرە جەخت لەسەر ئەوەی دەکەمەوە لەگەڵ ڕێزم لە بۆ کۆمەڵک توێژەری مسلمانان و غێری مسلمانان وایان زانیە وا گومانیان بردێت لەبەر ئەوەی کە قورآن وشەکانی عارەبیە دەقەشیە دەقەشی زمانەوانیە دەقەشیە لە بە گومانی وان لە لە شێوازی ئەدەبی نێزیکە هاتیدەم بە بەناهیجی ئەدەبی ویسیتان توێژینەوە لەسەر قۆران بکەن گەیشتینە کۆمەڵک هەڵەی منهجی کە کۆمەڵک هەڵەی بنچینەی لە قۆران کە ئێستا کاتی ئەوە نیە باسی لێ بکەین دەکرێت کاتی تر لێرە باسکە لەبەر هەندێ ئەوەی ئەمن لە پاش ئەوەی کەوا ماوەکی زۆر خەریک بووم لە قورئانێ گەیشتمە ئەو ئەنجامەی خوا ئەو بڕگانەی دانایە بەڵام دەبی ئەو مرۆڤەی بوێتن لە هەر بابەتەک لە هەر پرسێک لە هەر دەستەواژەک لە قورآان بوێ وە خۆی تێبکە دەقاوتە خۆی وەریگریتن دەبی ئەو بڕگانە هەمووی وە خۆی بناسی وە خۆشی بێ جێبەجێ بکە تطببیقی لەسەر بکاتن نەک بەشەشی وەگری بەشەشی واز لێبنیت بڕگەکانیش بەو شێوەن یەکەم شت دەبێ بزانیتن کەوا ئەو قورآانە هەمووی هەموو کەلیماتەکانی هەموو سوورەتەکانی هەموو ئاەتەکانی محکەمە لێرەش بە کورتیش خۆت بابەتەشی درێژە چکە ئیشکار زۆر لە باز دەکەین محکەم بە معنای ئەوەی هەرچی وشە هەیە ڕێک و پێک لە لای خوای هاتیە بە بێ ئەوەی نە پیتەک زیاد بکرێت نە کەم پیتەک کەم بکرێت نە نە لایەن مرۆڤ نە لە شەیاتینی جنەوە وە خۆی ئەوە خاڵی بنچینەیە کەوا پێویستە بزانرێت خاڵی دووەم کە پێویستە دوایش بە درێژ باس لێ دەکەین ئەوەیە قورآن هەمووی مبینە قورآن هەمووی مبین و بەیناتە شتەکمان نییە بەوەی کەوا بگوترێ ئەو ئایەتە یان ئەو کەلیماتە واتای دیار نییە یان ئاڵۆزە کە ئەو کەلیماتانە بێ ئەدەبی ئەمە بەرامبەر بە قورآانی بەکارن بەڵام لە بەرەوەی بەکار هاتیە لە بۆ یان لە بۆی لە بۆ بیسەرانی خۆشەویستیان ڕۆشن کەینەوە ئەو وشانە هیچی نابی بەرامبەر بە قورآن بەکار بێت ئەوە خاڵی دووەمە خاڵی سێم بە پێچەوانەوە لەگەڵ ڕێزم لە بۆ زۆر لە ئەوانەی کە توێژینەوەیان لە قورئان کردیە مەبدەئی متەشابیه لە قورئانێ یەک لە ئەو بڕگە بنچینەیانێ کە زۆر زۆر ئاسانکاریبان لە بۆ دەکاتن کە بتوانین قورآانی بە باشتر و بە ئاسانتر تێ بکەین نەک ئەوەی بەداخەوە دەڵێن متەشابیهات ئەوەیە ئالۆزە ئەگەری تێدا ئەو واتا بێ ئەوەندە لێکچوونەکەی ڕۆشن و ئاشکرایە دەبتە مای ئەوەی نەک هەر لە دڵەوە ترسەشی بە گەڕانەوە لە بۆ لای خۆی پێچشی لەگەری دەگەڕێتەوە لەوە زیاتر ئەوە ڕێنماییە لە بۆم دالیکە هود الله کە باشتر لە پامی خی بگاتن کە دوای بە لە بەرەندی ئەوەش خاڵەکە کە زۆر گرنگە دەبی ئیشی لەسەر بکری خاڵی ترکەوە وەک بڕگەی ئەساسی لە مەنهەجەکەی ئەو بەس وەک پێشەکی کە باسی دەکەین ئەوەیە خوا تەسریفی ئایاتی کردیە تەسریفی ئایات بە کورتی کەی تەسریف ئایات بریتە لەوەی خوا لە هەموو ڕوواکان ئایاتی خۆی معانی خۆی ئەو واتانەی دەی ببەخشی دەخاتە ڕوو لە پیشانمان داتن هەتا بە هەمویان وێنەی کۆتاییمان بداتی بەڵام دەبی هەمووی کۆکرێتەوە هەموو ڕووەکانی کۆکرێتەوە نەخۆ ناتوانین ئەو بکەین ئەوەی ترکە گرنگە بیزانین کە باسی لێ بکەن ئەوەیە خوا ضرب الامثال کە نمونەی هینایتەوە کە نمونە باشترین شتە لە بۆی کام مرۆڤەکان بتوانن بە ئاسانی لەو واتانێک کە خوا دەیتن بیگەنیتن تێبگەنن دووبارە دەرێمەوە بەڵام ئەو بڕگانە دەبی هەمووی بەیەکەوە بەکار بێ نەک هەندەشی بەکار بێ هەندەشی بەکار نەبێ. دووبارە تاکید لەسەر ئەو خاڵەی دەکەمەوە دەبی مرۆڤەکان لە بیریان نەچیتن کە لە کاتەک کا دەیانەوێ بزان ئەو قورآنە چیە ئەوەیە کەوا قورآن بەڵێ بە زمانە بەڵام پەیامی خوایە دەبیل لەبەر هەندێک لەو ئاستەی بێن مامەری لەکە بکەن دوا بڕگەی کە قسەی لەسەر دەکەم ئەوەیە ئینجا لەوەش زیاتر دەبی بتە تەدەکۆر بتە یاد یعنی بچەسپێ لە ناوناخی بەخۆی بجولێتەوە ینی زاکر بیتن پێوە لەبەرێ تاکیید دەکەینەوە باسەکە بڕگەکان هەموو بێکەوە دەبی بێتن ئەو ئەوجا دەتوانیتن بگاتە ئەو حەقیقەتێکە لە قڕانیدا هەیە بەڵام ئەگەر بڕگەشی وەگرت یان بڕگەک نەقوسان بوو لە کاتی تەتبیقاتی ئەوا لە بەرهەندی ئێستا وەک نموونانی پێ دەن مەسەن ئێستا ئەمە لە لە بۆ نموونە ئەگەر بمانەوێ تێبگەین حەقیقەتی قیامەت مەسەلەن چییە هەموو بڕگەکان وەرە بێ تەتبیقە حەقیقەتەکە لە بۆ بەدەر دەکەیت کەواتە مامۆستا گیان دەتوانین بگەینە ئەو نقطەی کە بڵێم زۆری نەمان بە شێوەشی سەحی ڕووکەش لە قورآانە حاڵی بووین لەبەوەی زیاتر بێین ئەو قورئانە تێبگەین زیاتر تەفاسیرەکان بەکاردێنین یان ئەو قورئانە کە تەرجومە کراون لەبەر زمانی کوردی کە ئەوە حەقیقەتی قورئانمان پیشان نادا ڕاستە تەرجومەی وشەکانمان بە شێوەشی کورت و پوخت پێدەڵێتن لەبەوەی تێبگەین کە کەلیمەکان مەعنای چیە بەڵام لەبەوەی کە ئەو قورئانە بستە ناو ناخی هەریەکەمان ببتە مەنهەجێک لەبۆ گەشەکردنمان لە خوامان نزیک بکاتەوە تاقەشی ڕوحی و ئیمانیمان پێ ببەخشی و بمانگەینتە ئەو ئاستەی کە ڕەزامەندی خوا بەدەست بینین بمانگەینتەوە ئاستێک کە تام و چێژ لەو قورئانە پیرۆزە بکەین و ناخی خۆمانی پێ ئاوەدان بکەین و پێ گەشە بکەین پێویستە زیاتر قوڵ بینەوە و تەفەکور و تەعقول بەکار بین و تەدەبور لە قورئانە پیرۆزە بکەین بزانین ڕەبتی بکەین لەگەر ئەسڵەکەی کە لە لایەن خواوە هاتیە ئەگەر ئەو کتابە ڕەبت نەکەین لە لایەن خالق یانی لەگەڵ خالقەکەی ئەوەش بە عەمەلیەکی تەفەکورەوە دەبی کە چۆن تەفەکور لەو کەونە دەکەی بە هەمان شێوە تەدەبورش لە کەلیماتەکانی دەکەی کە قورئانی پیرۆزە لە بەردەستماندایە ئەو کاتە دەتوانین لە ڕووی مەعریفیەوە لە ڕووی ئیمانیەوە لە ڕووی ناخ و لە ڕووی نەفسیەوە لە هەموو جانیبەکان گەشە بکەین و ببینە ئەو ئومەتەی کە خوای گەورە لە قورئانی پیرۆز فەخر و شانازیان پێوە دەکاتن. ئەوە زیاتر مەبەستی ئەوەی لێ ئەوەش ئەعملیەکی ئاسان نیە مامۆستا کردارێکە پێویستی بە زۆری زۆرە زەمەنی زۆری دەوێت لێ خی گەورە وشەی مکتی بەکاری ناوەکو پێشتر ئشارەمان بۆ کرد ئەمەلیە کە بە شەو ڕۆژێک دروست نابیتن کو ئینسان بە شەو ڕۆژێک پێناگا کو میوە و تەڕە و سەوزە شتانە بە شەو ڕۆژێک پێناگە کو ئەو کەونە بە ڕوشە و ڕۆژێک دروست نەبووە بە هەمان شێوە ناخی ئینسانەکانیش پێویستە بە بەردەوامی گەشە بە خۆی بداتن تاوەکو بگاتە ئەو ئاستە مامۆستا دەکرێت ئەو خاڵانی کە وەکو منهەزێک لە بەردەستت کە دوای ئەوەی کە لێکۆڵنەوەی زۆرت کردووە لە دەربارەی قورآانی پیرۆز گەیشتێ و منهەجێک کە خی گەورە بەو شێوە قورآانمان لە بۆ باز دەکاتن کە هەموو ئاەتەکانی محکەماتە هەروەها تەصریفی ئايات و تەفسیلی ئايات و ضربی ئەمثال و هەرو ئەو شتە ئەو قۆناغ بەندانەی کە باست کرد هەروەها قورئان هەمووی موبینە ئەو کەلیمەی تەشابوه و ئەوانەی کە ڕوونت کردەوە مەبەستی لە لێکچوونە نەک شوبهات زۆر ئەو کەلیمە حەقی خۆی نەدرایتی لە حەلقەکانی داهاتوو انشاءاللە زیاتر تیشتیان دەخەینە سەر یەک بە یەک دێنە سەر ئەو خاڵانە بەڵام ئەگەر ئەوڕۆ زیاتر لەسەر ضربی مەثل مثلا خوای گەورە چۆن باسی میثال دەکاتن ئەو نمونانە لۆچ دێنتەوە ئایا ئینسانەکان بەبێ مەثەل تەواو لە شتەکان حاڵی نابن ئایا مەبەستی خوای گەورە چیە کە خوای گەورە نمونەمان لۆ دێنتەوە لە هەموو مەسەلەکان ئەگەر چێش بخەیە سەر ئەو مەنهەجیەتە خوا دەفەرموو وەلەقد ضربنا للناس في هذا القرآن من كل مثل لعلهم يتذكرون ئێمە واتایەکی ئاشکرا و ڕۆشن و باومان هەیە کە هەموو خەڵک لی تێدەگا مرۆڤی ئاسایی لی تێدەگاتن پێویستە بە خوێندواری و نەخوێندەواری و ئاسی بەرز ئەو نییە بەڵام واتایشترمان هەیە قوڵە بەرزە شاراوەیە ئەگەر بمانێ ئەو واتە شاراوە قوڵ و بەرزەی لە مرۆڤشی ئاسایی بگەێنین لە هەر مرۆڤشتر بگەێنین ئەو کاتە ئەمە پێویستمان بەوە دەبیتن کەوا نمونەشی لەبۆ بیننەوە ئەو لە ژیانی خۆی چەنجەها جار بینیتی و زۆر بە ئاسانی لێی تێدەگاتن زۆر بە ئاسانی لێی تێدەگاتن لەبەر هەندێ خودا سبحانە وتعالی لە بۆ واتا قول و بەرزەکان لە بۆ ئەو واتانەی کە شاراوان لە جیهانی مەدا نییە هەمیشە بە نمونە نمونە دەینتەوە لەبەر هەندێ مەسەل نمونە هێنانەوە لە قورآاندا ڕووبەرشی زۆری داگیر کردیە هەر بوارەکە دەوێتن خوا نمونەی لە بۆ هینێتەوە وەک نمونە وەک نمونە دێنینەوە ئێستا ئێمە بەهشتمان بۆ نمونە بە چای خۆمان نەدیتە ناشتوانی لەو ژیانە ببینن ئەی خوا دەوێتن تێمام گەینی هەتا بڕوا بە ڕۆژی دوایی بکەین بڕوا بە بەهشت و متەقیان چۆنە؟ خ میوە و خۆراک و سێبەرەکەی هەمیشەییە. بەڵێ. ئەو باغە بە بەردەوام ئاوێکی سازگار و ڕەوانی بەژێردا دەڕوات. کە مرۆڤ ئەوی بە چاوی خۆی دیتە. کە مرۆڤ یعنی وەکو نزیکردنەوەیەک نزیکردنەوەیەک دیمەنێکی دەخاتە آه، بەرچاو. کە کە بەهەشت کەواتە کەلمێت تەیبە مەبستی لێرە ئیمانە لێرە مەبەستەکە ئەو ئیمانەیە کە ینی خاوێن بەرهەمدار ینی خۆش وەک ئەو درەختەی کەوا ڕژی لە زەویدا کوتایە لق و پۆپەکەشی لە ئاسمانی بە هەمیشەیی بەرەو بوومیداتن توختی ئوکولا کول لە حین بینی ڕبیها کەواتە ئیمان ئەگەر بەرهەمی نەبوو ئەوە ئیمان نییە لە بەرهەندی لە درەختێکی بێبەروایە لە بەرەندی ئەمە لە قورآانێدا نیتمان ئامن و بەبێ عامل ساالحات بەڵێ هەمیشە پێکەوە هات هەموو شە پێکەوە هات کە ئیمانی حەقیقی هەبوو بەرهەم و ئینتاج و عەمەلی ساڵحەکە دەبتە. پێچەوانەشمان نیە ئەگەر کردارەک هەرچەند لە ڕوواڵەتدا باش بی ڕێک و پێک بی ئەگەر ئیمانی لەگەر نەبی ناوی لێ نانرێ عەمەلی ساڵح مجرد نایدن فعل. عاملە ناصبە مادی و نەشری ڕەد بە خەسار. ئینجا لەبەر هەندێ لە قورئاندا خوا بە نموونە زۆر بۆ نموونە ئێستا. وازانی ئەوانە تەعقول دەکەن و دەبیسن نەخێر کەواتە ئەو مرۆڤانەی ئەو ئامرازانە لە شوێنی خۆی بەکاردانی خخوایگەوەر دایانێتە ڕێزی ئاژەڵان و نزمتریشیان دەکات چونکە لەبەر چ نزمتریان دەکات و ئاژەر ئەسلەن لە بۆ هەندی خەڵک نەخرا ئەو ئیشی خۆی بەڕێک و پێچیش خۆی بە ڕێک پێشی خخوایگەرەک و خەڵک کردی بۆ شێ دەڕوە جا لێرە تێبینێک زەرورە ینی ئەمە بزانین لەبەر هەندێک لەوان هەندە کەسەیە هیچ دڕندەک ئەو کردارانە وەک مرۆڤ ئەنجام نادات وەکو ئێستا دەیبینی بم بەڵێ میثال خی گەورە لە قورآانی ئەمە نمونەمان زۆرە ئەگەر بمانێ تەنانەت نمونەی لەسەر خودی خۆشی نایتەوە اینجا پێشەوەی باسی بکەین ینی بنمونەی تر بینەوە مەسن ئێستا لە بۆ ئەوەی کەەوە زەرد هەڵدەدرێ لەگە باشی کەم هەمووی دەڕوات هیچی نامینێت ژیان بەو شێوێ لە بۆی مرۆڤەکە ئەو نمونەی دیدی تاتە بزانانی ژیانی ئاوایە ئەگەر شەشی باش نەچینی لە بۆ ڕۆژی دوایی هەموو دێ دەڕوات نازم کاتمان کاتەکەمان تەواوە مامۆستا خوازداداتەوە داواکان لە خخوای گەوراکە تۆفیقمان بدا ئەو ئامرازانێک کە خی گەورە پێی بەخشینە لە سەم ئەو بەسەر و فعات بیخینە گەڕ تاوەکو زەمینە سازێک ئەنجام بدەین لە بۆ تێگەیشتنمان لە خودی پەیامی خی گەورە کە قورآانی پیرۆزە انشاءللە لە ئەلقەکانی داهاتوو زیاتر تیشک دەخینە سەر ئەو بوارانە و